بڵێ یا شێخە گەر دونیا خراپە دڵت بۆچی لە بۆ دونیا کەبابە بە تەنیا دادەنیشێ شێخ لە ئەشکەوت لە دووری ماڵ و ئاوایی و لە مزگەوت هەتاکو پێی بڵێن پیاوی خوایە ئەگەر چی مەقسەدی شێخ هەر ڕیایە دەسا کوڕینە بۆ خاتر خواتان لە گوێ مەگرن قسەی ڕیش گرژی ملپان بخوێنن خوێندن نوری سەعادەت بخوێنن خوێندنە ڕێگەی هیدایەت بخوێنن خوێندنە نوری سەعادەت بخوێنن خوێندنە ڕێگەی هیدایەت بەڵێ پیرۆزە عیلمی ئاین و دین بەڵام کەی عیلمە عیلمی مردوو شۆرین. بە کەشکۆڵ و سواڵ و زەرگ و حوح و ئەسەف وا کوردەواریمان لە دەست چوو. ئەزانم قانعا دەردت گرانە، سکووت چاکە لەم نەقڵ و بەیانە. کەر و زەماوەند جارێ کەرێکیان بانگ کرد بۆ شایی، قاقا پێکەنی گەر بە ئازادی، کلکی بەرزۆ کرد لووتی هەڵبڕی، نە هەڵپەڕکێکەم وەک هەڵپەڕینە نە هەڵپەڕکێکەم وەک هەڵپەڕینە نە ئاوازەکەم جوان و شیرینە من وا ڕەبە وا کز و کەزاسم من وەک خەڵکی نیم خۆم چاکە ناسم ئەزانم بۆچی من بانگ کراوم حەماڵی دار و بەرمیلە ئاوم چەند خۆشە گشت کەس جێی خۆی بزانێ بەقەد جەوهەرێ شەئنی خۆی دانێ ناپرسی لە حاڵ هەناسانی سەرد بەزەییت نەهات وە ڕوخساری زەرد ڕەحمێکت نەکرد بە دڵەی پڕ دەرد ناترسی لە چەرخ چەواشەی چەپ گەرد ڕۆژێ بە وەسڵێ جارێ بە کارێ ڕۆژێ بە وەسڵێ جارێ بە کارێ بە سەرم ناکەی بەردت لێ بارێ بە نووکی برژانگ مژەی تازە ساو کونکە با بڕوا شەپۆلی زوخاو. سەر کە بەردەباز ڕێگای کانیتە، چاو کە جێگە پێی نەوجەوانیتە. هەتا نەیداوە لە ئەلحەدی سەنگ، نەبووە بە مەتاع گۆڕخانەکەی تەنگ. مەیەڵە ڕەقیب شاد بێ بە کارم، شاد و کام ببێ بە دڵەی زارم. نەجاتم بدە لەم دونیای بێ پۆ بەڵام بەو شەرتەی بڵێی قانع ڕۆ گەشتێک لە بەهەشتە. لە سەدەی نۆزدە کە لە دایک بووم تا سەدەی بیستەم ژیام ژیاوم دەرچووم لە سەدەی نۆزدە کە لە دایک بووم تا سەدەی بیستەم ژیاوم دەرچووم نامیانە ناو گۆڕ کاتێ کە مردم زۆر بە ئاسانی تەسلیمیان کردم منیش چاوەڕوان زنجیری مل بووم چاوەڕێی دوو پشک ماری زل زل بووم هەتا چوار سەعات هیچم لێ نەهات بۆ خۆم ڕاکشام زۆر بە کش و مات گوێم گرت ورە ور هاتە سەرینم لە ترسا لەرزا دڵەی بێ تینم چاوم هەڵێنا ئەوە دوو مەئموور بۆ من ئەگەڕێن خەیلێ بە زەروور. هاتنە ژوور سەرم کە زانیان پێم چاکەیان زانی کێم و کوڕی کێم وتیانە تاکو لە ڕووی زەمین بووی ڕاستمان پێ بڵێ لەسەر کام دین بووی ئێمە مەئموورین لە لایەن خواوە جوابمان نەدەی تۆ ناچینە دواوە. بە لیسەت کوژین شەلە مارتەکەین لە ناو دۆزەخدا گرفتارتەکەین ئەگەر وەراممان بدەی تۆ بە دڵ ئەتبەین بۆ بەهەشت بۆ ناو باخچەی گوڵ وتم فریشتە قەزات لە گیانم بێ قەدری نەبێ ناوتان نازانم وتی، من ناوم کاک ئەرنەمووکە، هاوەڵەکەیشم شێخ مەرنەمووکە. خوا ناردووینی پرسیارت لێ کەین، وەرام نەدەی تۆ بۆ دۆزەخ دەبەین. وتم، بۆ خوا ئاگادار نییە ئیشم چلۆنە و کردەوەم چییە؟ تۆ عەرزی نەکەیت نازانی من چیم؟ تۆ عەرزی نەکەیت نازانێ من چیم، ئاخۆ بەهەشتیم یا جەهەنەمیم؟ باوەڕ بفەرموو کاکە ئەرنەمووک. تبع اصابع یا حسن سلوک یا رسم و هویە یا دفتر خدمە بە بێ زیاد و کەم گشتم لا جەمە. متخلف نیم لە نوێژ و ڕۆژوو وازم لێ بێنە دەرچۆ زوو بە زوو کاکە ئەڕنەمووک کە لێم هاتە پێش سەرێکی سوڕدا بە چەشنی دەروێش وتی من چیمە لە نوێژ و ڕۆژووت لەسەر سەرفیترە ئەبەم ئابڕووت فێڵ و فەرەجت بنێ بەلاوە پارەی ماڵانەی مەلات نەداوە ئێستە مەحکەمە وا حوکمت ئەدا تەسلیم بە سجنی دۆزەخت ئەکا سوێندم بۆ خواردن بە شێخی پڕنوور یەعنی سەی سادق شێخی شارەزوور. لەو ڕۆژەوە خوا منی کردووە ماڵانەی مەلام هەرگیز نەخواردووە شاهیدی ڕاستیم موختاری دێیە بۆ هەموو ئێش ئیشێ ئەو ئاگای لێیە وتیان کەوایە با تەئجیل بکرێ هەتا هەتا جەنابی مام کوێخا ئەمرێ. ئەگەر درۆی کرد چاکەی بوخزێنین بە لیسی بارخۆش ڕۆحی دەردێنین. تەئجیلیان کردم ڕۆیشتن لە لام بە جێیان هێشتم ئاخر سەرەنجام بە چنگ و ناخوون بە سەد دەردی سەر گۆڕم هەڵدڕی و لە گۆڕ هاتمە دەر ڕوانیم خەلایق ڕیز ڕیز و قەتار ڕێک ڕاوەستاون هەزاران هەزار پرسیم لە پیاوێ ڕێی بەهەشت کامە نیشانم بدە زۆرم مەرامە. پردی سەراتیش هێشتا نەمدیوە ڕاستم پێ بێژە لەسەر کام شیوە پێی وتم لێرە بە سێ چوار فرسەخ بڕۆی ئەگەیتە قەراغی دۆزەخ بەسەر دۆزەغا پردێ کێشراوە ئەڵێی گوێزانی تازە ساوراوە لە موو باریکتر لە ئەڵماس تیژتر ژێری پردەکە هەر گڕە و ئاگر. ڕۆییم کە ڕوانیم پرد ڕاکشاوە دوو شوڕتەی دۆزەخ لەوێ وەستاوە وتیان ها کابرا خەیاڵت چییە بگەڕێ دواوە هیچ ڕێگە نییە وتم باش چاوەش ئەچم بۆ بەهەشت بۆ دیدەن خزم و بۆ سەیران و گەشت وتی جەوازی عبورت پێیە بێنە بزانم کە ئیمزای کێیە وتم کاکە گیان جەوازم نییە کەس پێی نەداوم دەسەڵات چییە وتی قوڕ بەسەر لەلای مەڕنەمووک بۆ وەرت نەگرت بە ئاسان و سووک هەر کەس جەوازی ئەوی پێ نەبێ خاتر جەم نابێ بۆ هیچ کوێ بچێ نیوەی کفنەکەم دا بە شوڕتەکان وتیان بۆ چۆڵ کرا بە سەهل و ئاسان نیوەی کفنەکەم دا بە شورتەکان ڕێم بۆ چۆڵ کرا بە سەهل و ئاسان تێپەڕیم دەرچووم ڕۆیشتمە ئەوبەر ڕوانیم بەهشتە و باخاتە یەکسەر لە دەرگای بەهەشت حەرەس وەستا بوو هەر وەک حەرەسی قاپی دنیا بوو وتی ئۆغر بێ وتم ئەچمە ژوور وتی کوا پێنە جەوازی عبور. وتی ئۆغر بێ وتم مەچمە ژوور وتی کوا پێتە جەوازی عبور وتم ماڵ مدیر بەهەشت برامە معاون بەلەدیەش پشت و پەنامە ڕێگەم بدەرێ با بچمە لایان بحەوێمەوە لە ساو پەنایان هەرچی پاڕام و گوێی نەدا بە فیل باقی کفنەکەم دایە بە بەرتیل بە لنگی ڕووتی کە چوومە ژوورۆ ڕایان کرد بۆ لام هەموو لە دوورۆ ڕوانی مین زیبا تەعمامە بە سەر باخەڵ فش و فۆڵ گشت جبە لبر وتیان ئەم کابرا شێتە بووە بە پەن بیبەن تەسلیمی ناو شێتخانەی کەن بە هەر جۆرێ بوو وازیان لێ هێنام کەوتمە فکری خۆم ئاخر سەرەنجام ڕوانیم برسیمە و نانیشم نییە کەسیش ناناسم جا چارم چییە چووم بۆ لای تێشکەر ڕاشین وەرگرم نەوە لە برسا بە بێ کەس بمرم وتی تۆ ناوت هیچ نەنووسراوە بەشە خواردنت بۆ دانەراوە لە خواوە ڕاسان کەوتەوە بیرم نوێژ و ڕۆژوەکەی نەنکەکەی پیرم زانیم لە بەهەشت کە ئیش بەدەستە یا پایەی بەرزە یا تۆزێ پەستە لە جێی ئەو هەموو نوێژ و ڕۆژووە ئێستا ناوبانگی تەواو دەرچووە گەڕام دۆزیمۆ حاڵم تێگەیان بوو بە خەمخۆرم زۆر شیرین و جوان کارتێکی دامێ بۆ لای نفوس نوس لە بابەت چێشت و نوسینی نفوس کە زانی ڕەنگ زەرد تەواوی پرسیم دەفتەری دەرهێنا و ناوەکەی نووسیم کە زانی ڕەنگ زەرد تەواوی برسیم دەفتەری دەرهێنا و ناوەکەی نووسیم تەسکەرەی دامێ و گەڕامە دواوە دەروازەی شادیم باش لێ کراوە ئەمجا بە بێ ترس چوومە چێشخانە تەشتێکم وەرگرت لەو چێشتە جوانە هۆدە و حەسیر و پڕ شەربەیەک ئاو چەند مۆمێ تازەی هیچ دانەگیرساو تەسلیمیان کردم بێ کەسر و نوقسان بووم بە بووم بە بەهەشتی وەک باقی یاران. ژنی دوو مێرد شاوەیس و باوەیس شەریکی ژن بوون جێگەی پێکەنین دۆست و دوژمن بوون خاتون کە ژنی هەردوو لایان بوو خاتون کە ژنی هەردوو لایان بوو بۆ خزمەتکردن کەوتە هاتوچوو ئەگەرچی خاتوون چوست و چالاک بوو، بە شەو و بە ڕۆژ دڵی خەمناک بوو، چوون تەبیعەتیان لە یەک جیا بوو، ئەمیان بێ حەیا، ئەو بە حەیا بوو. ئەم بێ خوێی ئەویست، ئەو سوێری ئەخوار، ئەم جێگەی ئەویست، ئەو بۆ ئاوی ئەنارد، ئەمیان ئارەزووی باخەڵی ئەکرد، ئەویان بۆ وەچی تووتنی ئەبرد تا ئاخر خاتوون گەیی بە گیانی هاتەوە سەرخۆ هۆش و سامانی وتی بە باوەیس هەی کۆستت کەوێ پرسیارم هەیە وەرامم ئەوێ ئەگەر تۆ مێردی شاوەیس بۆ چییە شاوەیسی مێردم ئەگەر تۆ مێردی شاوەیس بۆ چیە شاوەیس مێردم بێت تۆ جێگەت نیە وەرامی داوە نازانی من کێم من کوێخا باوەیس هەم نێر و هەم مێم بۆ شاوەیس ژنم لە چاو تۆ پیاوم پیاوێکی تەواو خاوەنی ناوم نەت بیستوە دونیا کە خلەی ئەگا خلەی شەڵەسا مامبلێ ئەگا گوێ مەدە بە فیل بوە تا بوە ئەم ئیشە حیزە هەر ئیشی زووە. لەسەر گۆڕی فایق زێوە ئەی دایکی ئەسڵی ئەی خاکی بێدەنگ ئەی ماڵی تاریک پەردەی شەوەزەنگ ئەم لاشە لاشەی کانی جەوهەرە ئەمە سەرچاوەی دانەی گەوهەرە هۆشت بێ دەخیل لەزیەتی نەکەی بە بێ ڕەحمانە ئازاری نەدەی ئەی خاک وەک ئەهلی زەمانە مەبە دەرحەق بەم لاشە بێگانە مەبە مەڵێ خۆ ژینی پڕ لە ناسۆر بوو ڕۆژێ ژیانی شەوی دەیجور بوو قەسری سێ قاتی قەت بینا نەکرد هەناسەسات بوو تا ئەو ڕۆژەی مرد ڕۆژێ دێتە پێش بۆی پەشیمان بی لە من خراپتر بۆی پەرێشان بی پاش مەرگی زێوەر فایق و بێکەس کێ قەڵەم بۆ تۆ بگرێتە ناو دەس کێ بتلاوێنێ بە هۆنراوەی جوان بتهێنێتە ڕیز باقی هاوسەران کێ گۆیژە و ئەزمڕ بخاتە ناوان کێ پیرە مەگروون بباتە ئاسمان کێ شیوەن بکا بۆ جێ ماوی هۆز کێ فیداکار بێ بۆ هۆز و بۆ کۆز ئەی خاک لای ئێمە هەر باوەش تۆیە هەر لە داوێنت مەجلیسمان کۆیە هەموو بە نۆبە دێینەوە بۆ لات دایکی خۆشەویست دێینە خاک و پات خوا تۆ بەرز کا و لە ئێمە خۆش بێ ستار العیوب بۆمان عەیب پۆش بێ. ابو علاء معری بیستم بولعلا تا دونیای ڕابوارد لە کەم تا بە زۆر هیچ گۆشتی نەخوارد. چۆن ئەیوت ئەویش وەک من گیاندارە حەز لە ژین ئەکا لە مەرگ بێزارە وەختێ کە کەوتە حاڵەتی مردن ڕۆژی سەرە مەرگ گیان تەسلیم کردن حەکیم بۆی نووسی گۆشتی سوورۆ بوو بیدەنێ بیخوا هەر وا زوو بە زوو بە ئەمری حەکیم خزمەتکار ڕای کرد کەڵەشێرێکی هێنا دەست و برد سوری کردەوە لە پاڵیا داینا قسەی حەکیمی چاک بەجێ هێنا وەختێ بولەعلە کە تەماشای کرد لە داخ کەڵەشێر بە تەواوی مرد وەختێ بولەعلە کە تەماشای کرد لە داخ کەڵەشێر بە تەواوی مرد ڕوانی بە گۆشتاو و زار زار بە گریان ئاهی ئەکێشا لە جەرگی بوریان وتی ئەی فەقیر بۆچی هار نەبووی یان هەر وەکوو شێر یان ڕەشمار نەبووی تا کەس نەوێرێ دەستت بۆ بێنێ یا لە ناو ڕۆنا هەڵت قرچێنێ بەڵام بەش هەژار تەنها مردنە دەوڵەمەند لە خۆ ڕازی کردنە مردن لە ئەزەل بۆ پیاوی فەقیر بڕا بە باڵای وەک کەوای حەریر. دەوڵەمەند دەمرێ ئەمما یەک چارە مردنی هەژار سوبح و ئێوارە. من و بەخت. بەختە خەو تاکەی ڕاست تۆبە لە خەو. بە ناحەق ڕۆژت بۆ کردوە بە شەوو چۆن وا خەواڵوی سەر لێ شێواوی لەمە خراپتر هەر بەش خوراوی ڕاست تۆ بە لە خەوو بشۆرە چاوت تۆش وەکو خەڵکی بەرزۆ کەناوت بۆچی بێ یادە مەست و مەخموری بۆچی بێ بادە مەست و مەخموری بۆچی بە تەنها زارو ڕەنجوری بەختە با بەس بێ دەی تەماشاکە سەرێ بەرزۆکە و سەیری دنیاکە. عالەم بە دەماخ مەسرور و شادن، لە بازیجەی چەرخ دەوران ئازادن. کاتێ بە ئیشێ جارێ بە کارێ، دەستت نەگرتم بەردت لێ بارێ. کام ئیمامت کوشت کام شێخم سوتان، کام ئیمامم کوشت کام شێخم سوتان، کام ماڵی خوام بە ناحەق ڕوخان. کام قەباحەتم لە دەست قەوماوە بۆچی ناوچاوم لای تۆ نەماوە کام هاوماڵی من وەک من بێ هۆشە کام برادەرم وەک من نەخۆشە بەختە بیرکەرۆ بۆ زەمانی زوو غەیر خزمەت کردن گوناهم چی بوو؟ وەڵامی بەخت. قانع بە ناحەق گلەم لێ ئەکەی لەمە زیاتر ئابڕوی خۆت ئەبەی من لای یەکێکم کە خوێندەوار بێ هەر وەکو خەڵکی ژیر و هوشیار بێ نەفعی خسوسی بە هیچ نەزانێ کۆمەک هەژار بێ هەتا ئەتوانێ ڕەحمت پێ ئەکەم کە نایەمە لات تۆ کەی شایەنی بۆ موچە و بەرات. تۆ کە جاهیلی لە ئیش تێناگەی من نەبم خۆت توش چەند زەرەر ئەکەی هەتا کەمتر بێم بۆ تۆ زۆر چاکە قانع جێگەی من ژووری ئەفلاکە. کورتەی بەسەرهاتی میری ڕەواندز بۆ گەنجی لادێیی کوردی دڵسوتاو یادگاری کۆن نەخەینە پێش چاو میری ڕەواندز میری میران بوو ڕەشید و نەبەز شێری شێران بوو قارەمانی گەل نەترس و دلێر وریا و بێ ڕەفیق شێری بێ چوەشێر خادمی گەل بوو خاوەنی ناو بوو لە کاتی خۆیا میری تەواو بوو لە ڕەواندزا لەو شاخ و کێوە حوکمی پاشایی ئەبرد بە ڕێوە لە دەورەی خۆیا نەیهێشت کوردستان سەر دانەواو بێ بۆ بێگانەکان بە هێزی سوپا وەکوو شێری مەس کەمی لە تورکی هێنایە ژێر دەس لە ڕۆژهەڵات و میللەتی ئێران لەم میرە گەورە بە دڵ ئەترسان ڕەواندزی کرد بەو شارە جوانە کردی بە پایتەخت جێگەی شاهانە بە دەستوری جوان زۆر بە گومڕاهی ڕازاندنیەوە تەلاری شاهی سەرای وەزارەت قشڵەی عەسکەری خوێندنگای گەورە بێ دەردی سەری هەتا ڕۆژی بوو حوکم ڕەوا بوو سەردەسەی مەجلیس زۆر شارەزا بوو هەتا ڕۆژی بوو حوکم ڕەوا بوو سەردەسەی مەجلیس و زەراو و شا بوو بنچینەی پایەیی عەدلی دامەزران بۆ پاراستنی نەتەوەی کوردان. خزمەتگوزار بوو بۆ هێز و سوپا. دایم چاوەڕوان بۆ ڕۆژی هەیجا. تۆپ و تفەنگ و دەرمانی گۆگرد لە ڕەواندزە دروستیان ئەکرد. تا زەمان ڕەنگی شەڕی بۆ ڕژان لەگەڵ تورکەکان پێکە هەڵگژان. ڕۆژ بە ڕۆژ تورکی ئەشکانە دواوە لەشکری تورکی ئەبرد بەو لاوە تورکان کەوتنە حاڵەتی خەتەر وتیان وا فەوتاین خاکمان بەسەر چارەمان چیە با تەگبیرێ کەین بەشکو ئەم سوپا گەورە لەناو بەین هیچ چارمان نیە یەک شتمان ماوە مەلای میر ئەحمەد کە خەتێی ناوە بە زەبری پارە بیکەینە خۆمان ئەم دەردی ئێمە ئەو ئەیکا دەرمان ئەگەر بگەینە لای مەلای خەتێ گشت ئیش و کارمان ئەبێ جێ بەجێ. کاغەزیان نووسی زۆر بە نیهانی بۆ مەلای خەتێ هیچ کەس نەیزانی میقدارێک پارە بردیان بۆ مەلا هەم ناوی دیاری هەم دەفع البلا میر بێ خەبەرە لەم هاتوو چووە لە حاست ئەم کارە ئەڵێی مردوو. مەلا وەکیلی میر ئەحمەد شایە زیاد لە وەکیلی قازی و مەلایە هەرچی کە بیکا هەر خۆی حیسابە لای شا مەعقولە و یەکجار نایابە کە مەلای خەتێ کاخەزی بینی فڕێی دا لاوە ئیمان و دینی کەوتە سەر تەگبیر کە میر فەوتێنێ پیا پایەی کۆمەڵی کورد لە بن بێنێ هەستا کەوتە ڕێ بۆ تەلاری شا بردی لەگەڵ خۆیی وەزیری سوپا شا هەستایەوە زۆر بە ئیحتیرام وتی بە خێر بێی وا هاتی بۆ لام لە پاش گفتوگۆ وتی بە پاشا ئەترسم هۆردوو لێمان کەن حاشا. هەڵگەڕێنەوە تەسلیمی تورک بن بمانخەنە ژێر چەپۆکی دوژمن ئەمەوێ بڕۆم بۆ جەبهەی هۆردو وەعزێ بخوێنم بۆیان زوو بە زوو. میر وتی بەخوا فکرێ جوانە کەوابوو منیش یەم لەگەڵتانە. مەلا پێکەنی وتی بۆ میرم من لا خۆی مەلام خاوەن تەگبیرم هیچ لازم ناکا تۆ تەشریف بێنی زەحمەت بکێشی و عەرەق بڕژێنی بۆیە هاتمە لات ئیجازەم مەوێ ئیجازەت فەرموو من ئەڕۆم شەوێ بۆیە هاتمە لات ئیجازەم ئەوێ ئیجازەت فەرموو من ئەڕۆم شەوێ پاشا ڕووی تێکرد وتی مامۆستا مان و نەمانی کورد وا لە دەستە سادەی غیرەتێ بۆ کوردەواری لابەن لە ناوە کزی و هەژاری خۆ مەلا خایەن بە گەل و هۆزە میکرۆبی خاکە و دوژمنی کۆزە سێ حوکمی هەبوو ڕووی کردە سوپا وەکیلی شایە و قازیە و مەلا وەختێ گەییە ناو سوپای بەسەزمان وتی موبارەک دینی تازەتان ئەم دینی ئێوە لەسەر کام دینە لەسەر کام پەیڕە و لە کام ئایینە کە وەختێ هۆردوو ئەمەیان زانی کەوتنە باوکەڕۆ بە سەرگەردانی بوو بە زایەڵە و بە شین و زاری ئەهاتن و ئەچوون بە بێ قەراری وتیان مامۆستا ئامان سەدامان چیمان لێ ئەکەی دەستمان بە دامان مامۆستا وتی بێن تۆبە بکەن کڕنووش لە دەرگای خەلیفە ببەن من تکا ئەکەم هەوڵ ئەدەم بۆتان بەشکوو خەلیفە خۆش ببێ لێتان. هەستانە سەر پێ بە ئەمری مەلا چەک و سیلاح و تۆپیان فڕێدا. سوپا بە بێ شەڕ تەسلیمی تورک بوو. بۆ گرتنی میر کەوتنە هاتوچۆ. مەلا و قووتێ لە دەستەی تورکان گەڕانۆ بۆ سەر میری کوردستان. لە ڕەواندزا گرتیان بێ هەوا کوژرا و دەوڵەتی کورد لە ناو برا. مەلا خەجاڵەت هەردوو دنیا بوو. نە ئەم و نە ئەو هەردووی لە دەست چوو. کوڕ ئەبێ چۆن بێ؟ کوڕ ئەبێ جێگەی شاخ و بنبەرد بێ، ڕەنگ زەرد و زایف هەناسە سەرد بێ، خەمبار و پەشێو و سەرسام و بێ ڕەنگ، بێ کەیف و دەماخ وەک نەقشی ڕووی سەنگ، وەک پڵنگ چاپک، وریا وەک ڕەشمار، بە زاهیر سەرکز، وەک مەردەم و دار. مردن و ژیان لە لای یەکسان بێ، بۆ بە جێ ماوی پیشەی گریان بێ. زۆر چاک تێکۆشێت بۆ بەرزی هۆزی، خۆ بکات بە قوربان بۆ خاکی کۆزی. هەتا ئەتوانێ دەس هەژار بگرێ، سارد نەبێتەوە هەتاکوو ئەمرێ. جەنگ لا با لە ناو و برادەرانی، ئاشتی خاتە بەین کەس و کارانی. هێندە تێکۆشێت چاک خوێندەوار بێ، لە ڕێی ئازادی زرنگ و هۆشیار بێ. وڵات نەفرۆشێ ببێ بە جاسووس، پارە وەرنەگرێ لە باتی نامووس. خۆی پڵاو نەخوا و برای نانی جۆ، فاسۆن نەپۆشێ و براکەی پەڕۆ. خەمی تێکەڵا و خەمی یاران بێ پڵنگی نەبەز لە ڕووی مەیدان بێ ژیانی گەلی نەدا بە پارە لە سەر حەق بڕوا بۆ ژێر قەنارە زیندان لە لایە باخ و بێستان بێ بەرزی یا نزمی لە لای یەکسان بێ ئەوسا پێی ئەڵێم کوڕی جوانە. شێری بێ چۆ شێر بێشەی نیشتیمانە. ئادەمیزاد وەکوو گوڵاڵەیە. پیاوی وا هەیە خاوەن جەماڵە ئەمما حەیف سەد حەیف زۆر بێ کەماڵە هیچ کەس نایەوێ بە خێری مردوو مەگەر نەزانێ عەقڵ نەگرتوو زۆری وایشەیە کە ناشرینە بەڵام لە فیکرا عەقڵی تەئمینە ئەوە واجبە سەری بۆ دانێی ڕۆحت دەربێنی بیخەیتە بەر پێی چون ڕۆژێ ئەبێ بە عەقڵ و ئەرکان نەجاتت بدا لە گێژی تۆفان بەڵام لە کوردا ئەم بیرە نیە ئیتر نوسینی فائیدەی چیە. چیرۆکی پشیلە و مشک. ڕۆژێ گوربەیەک پڕ خەت و خاڵێ هەڵترووشکا بوو لە گۆشەی ماڵێ، تۆزێ ئارەزووی خواردنی ئەکرد، هەرچی ئەبینی لووتی بۆ ئەبرد، لووت بۆ تەشتە نان بۆ تیکە نانێ، دەم بۆ ناو چڵکاو لە بۆ ئێسقانێ. ڕوە و کەیبانو جار جار ئەی میاوان لە ڕوی کەیبان و ئیخڵاسی ئەنوان خۆی هەڵ ئەساوی لە شانی مناڵ پیاوی بۆ ئەبو بە کۆگای زوخاڵ زۆر بە هەژاری خۆی نیشان ئەدا ئەتوت سۆفیە و عیبادەت ئەکا گا خۆی ئەشاردۆ کە کەس نەزانێ گا گا ڕائەکشا بە قەد مژانێ تاوێ لە هەیوان تاوتاوێ لە ژوور ئەسووڕایەوە خەیلێ بە زەروور لە تاو برسێتی زکری یا مەتین کردبووی بە وێرد بە دڵەی غەمگین ئیقراری ئەکرد کە گوناهکارم بۆیە وا لات و برسی و هەژارم شەرتە ئێستا و لا نوێژ نەفەوتێنم ڕۆژوو قەت نەخەوم هەتا بمێنم لە نوێژ و ڕۆژوو و لە ئەدای زەکات لە حەج و عەمرە یا لە حەسەنات گەر من بە دڵ پاک ڕوو کەمە خوا خوداش بە چاکی ڕزقی من ئەدا چەن هەزار وەک من دەستی دا ئیرشاد بۆ خۆی خۆش ئەژی بە مەیل و مراد خەلیفە گرم لە ناو مشکانە لە ناو دەسەبرا و دەستە خوشکانە مشکە گوێی لێ بوو لەم قسە و باسە زوو باوەڕی کرد کە ئەمە ڕاسە هات کە زیارەتی دەستەکانی کا تاکوو پاشەڕۆژ بۆ بەهەشتی بە.